بەناوی خودای بەخشندە و مێهرەبان. موحاسەبە و لێپرسینەوەی خەڵکی نزیک بۆتەوە لە کاتێکدا زۆربەی ئەوان بێ ئاگا و غافڵن و پشتیان لە ئاینی خودا کردوە و ڕوو وەرگێڕن لە بەرنامەکەی. هیچ یاداوەریەکی تازەیان لەلایەن پەروەردگاریانەوە بۆ نایەت کە ئەوان گوێبیستی نەبووبن و لەو کاتەدا یاری و گەمەی پێ نەکەن. دڵەکانیان بێ ئاگا و سەرگەردانە، ئەوانەشی کە ستەمیان کرد، قسەکانیان شاردەوە بە نهێنی دەیانوت، ئایا ئەمە تەنها بەشەرێک نییە وەک ئێوە؟ ئایا ئێوە بەدەم جادووگەرییەوە دەچن، لە کاتێکدا ئێوە چاوتان هەیە و دەبینن؟ خودای گەورە پێغەمبەرەکەی لە باس و خواسیان ئاگادار کرد، بۆیە وتی، پەروەردگارم ئاگاداری هەموو قسە و گوفتارێکە لە ئاسمان و زەویدا و ئەو زاتە بیسەر و زانایە. بەڵکو شتی تریشیان دەوت وەک ئەوەی کە گوایە ئەم قورئانە خەو و خەیاڵی بێ سەر و بنە یاخود خۆی هەڵی بەستووە بەڵکو ئەو کەسێکی شاعیرە دەبا بەڵگە و مۆجیزەیەک بهێنێت وەکو پێغەمبەرانی پێشوو ئەو شار و شارۆچکە و دێهاتانەی پێش ئەمان کە داوای مۆجیزەیان کردووە و دوایی باوەڕیان نەهێناوە لە ناومان بردوون ئایا ئەمان باوەڕ دەهێنن؟ ئایا ئەوان باوەڕ دەهێنن؟ ئێمە پێش تۆ کەسانی ترمان ڕەوانە نەکردووە جگە لە پیاوانێک کە هەڵمان بژاردوون وەحی و نیگایان بۆ ڕەوانە دەکەین دە بپرسن لە خاوەنی کتێبەکانی پێشوو ئەگەر ئێوە ئەم ڕاستیانە نازانن ئێمە وەنە بێت ئەو پێغەمبەرانەمان لە پەیکەر و لاشەیەک دروست کرد بێت کە خواردن نەخۆن و ژیانی هەمیشەیشمان پێ نەبەخشیون لەوە دوا بەڵێنی خۆمانمان بۆ بردوونەتە سەر جا ڕزگارمان کردوون لەگەڵ ئەوانەدا کە دەمانەوێت و باوەڕیان هێناوە، سەرکەش و لە سنوور دەرچووەکانیشمان لەناو بردووە. سوێن بە خودا، بێگومان ئێمە کتێبێکمان ڕەوانە کردووە بۆتان کە یاداوەریی و سەربەرزی ئێوە لە شوێنکەوتنیایەتی، ئایا ئەوە بیر و هۆشتان ناخەنە کار و ژیر نابن؟ چەندەها شار و شارۆچکەمان کاول کرد کە خەڵکەکەی ستەمکار بوون و بەدوایاندا گەلانی ترمان هێناوەتە مەیدانەوە. جا کاتێک ئەو خودا نەناسانە هەستیان کردووە کە تۆڵە و سزای ئێمە بەرەو ڕوویان هاتووە و نزیکە یەخەیان بگرێت، ئەوە دەست بەجێ ڕایان کردووە لێی و سەریان لێ شێواوە. ئەوسا بە گاڵتە پێکردنەوە پێیان وتراوە، ڕامەکەن و بگەڕێنەوە بۆ ئەو ڕابواردنە و بۆ ئەو ماڵ و حاڵەی کە تێیدا دەژیان، بۆ ئەوەی پرس و ڕاتان پێ بکرێت و کارێک یان ئیشێک چاوەڕێتان بکات ئەوسا بەدەم ڕاکردنەوە دەیانوت هاوار بۆ ئێمە بەڕاستی ئێمە ستەمکار بووین جا بەردەوام هەر ئەوە قسەیانە هەتا هەموویانمان دروێنە و خامۆش کرد ئێمە ئاسمان و زەوی هەرچیش لە نێوانیاندایە بە گاڵتە و بێمەبەست دروستمان نەکردووە ئەگەر بمانویستایە یاری و گەمەیەک بسازێنین لەلایەن خۆمانەوە دەمان سازاند ئەگەر بڕیار بێت کاری وا بکەین جا ئەوە لە ئێمە ناوەشێتەوە بەڵکو حەق دەماڵین بەسەر بەتاڵ و ناحەقیدا و دەست بەجێ داغانی دەکەین هاوار و واوەیلا لە ئێوە بۆ ئەو بوختان و قسە نابەجێیانەی کە دەیکەن هەرچی لە ئاسمانەکان و زەویدایە هەر خودا خاوەنیانە و لە خزمەتی ئەودان، بێگومان ئەو فریشتانەی کە لە خزمەتیدان خۆیان بە گەورە نازانن لە پەرستنیدا و هەرگیز ماندوو و بێتاقەت و بێزار نابن لە ستایشی ئەو زاتە، بەردەوام بە شەو و بە ڕۆژ تەسبیحات و ستایشی دەکەن و لە کاتێکدا ساردبوونەوەش ڕوویان تێناکات. ئایا خەڵکی نالەبار پەرستراوی ساختەیان بڕیارداوە لە زەویدا و ئەو پەرستراوانە دەتوانن ژیان ببەخشن؟ ئەگەر لە هەردووکیاندا لە ئاسمان و زەویدا چەند خودایەکی تر هەبوایە غەیری ئەڵڵا، ئەوە کاول و وێران دەبوون و تێکدەچوون بەسەر یەکدا، پاکی و بێگەردی بۆ خودا کە پەروەردگاری عەرشە، لەو باس و خواسانەدا کە خودا نەناسان دەیڵێن هاوەڵ بۆ ئەو زاتە بڕیار دەدەن پرسیار ناکرێت لەوەی کە خودا دەیکات لە کاتێکدا ئەوان پرسیاریان لێ دەکرێت و محاسبە دەکرێن ئایا ئەوانە چەند خدایەکی تریان لە جیاتی پەروەردگار بۆ خۆیان ڕەخساندووە یاخود خۆیان دەخەڵەتێن و جێلن ئەی پێغەمبەر پێیان بڵێ، بەڵگەتان بهێنن لەسەر ئەو بیر و باوەڕەتان، من دڵنیام کە ئەم قورئانەی یادخەرەوەیە بۆ ئەوانەی کە هاوەڵی من و ڕێبازی منیان گرتۆتە بەر، هەروەها لە بەسەرهاتی پێغەمبەران و قەومەکانی پێش منیش دەدوێت، بەڵام زۆربەی خەڵکی حەق و حەقیقەت ناناسن و دژایەتی دەکەن و ڕووی لێ وەردەچەرخێنن. ئێمە پێش تۆ هیچ پێغەمبەرێکمان ڕەوانە نەکردووە کە وەحیمان بۆ نەناردبێت بەوەی کە، بێگومان هیچ خودایەک نییە جگە لە من و دەبێت هەر من بپەرستن. خوانەناسان دەیانوت، خودای میهرەبان کوڕی بۆ خۆی بڕیارداوە، فریشتەکان ڕۆڵەی ئەون. پاکی و بێگەردی بۆ ئەو زات هەیە بەڵکو ئەوانە بەندەی ڕێزداری ئەون ئەو فریشتانە ئەوەندە ڕەوشت بەرزن هەرگیز نافەرمانی ناکەن و قسە لە قسەیدا ناکەن و لە گفتاردا پێشی ناکەون ئەوانە بە فەرمانی ئەو دەجوڵێنەوە و فەرمانی ئەو جێبەجێ دەکەن هەر خوددا دەزانێت ئەو خەڵکە لە ڕابردوودا چیان ئەنجام داوە و لە داهاتوشدا چی ئەنجام دەدەن دنیا و قیامەت ڕابردوو و داهاتوو بۆ ئەو زاتە چوون یەکە فریشتەکانیش تکا کار نابن تەنها بۆ ئەو کەسانە نەبێت خودا پێی ڕازیە و ئەو فریشتانە لە ترسیە و زاتە ناوێرن هیچ سەرپێچێک ئەنجام بدەن خۆگەر یەکێک لە فریشتەکان لە خۆی غەڕابێت بڵێت بەڕاستی منیش خوددام بێجگەل لەو ئەوە پاداشتی دەدەینەوە بە دۆزەخ هەر بەو شێوەیە پاداشتی ستەمکاران و یاخیەکان دەدەینەوە ئایا ئەوانەی بێباوەڕبوون نەیان بینیوە و بۆیان ڕوون نەبۆتەوە بەڕاستی ئاسمانەکان و زەوی یەک پارچە بوون لەوە و دوا لێکمان جیاکردنەوە کە ئەمە ئاماژەیە بۆ ئەوەی کە ئەم ڕاستەقینە زانستە لەلایەن ئەوانەوە پێی پێدەبرێت لە ئاویش هەموو شتێکی زیندومان فراهەم هێناوە ئاو زۆربەی پێکاتەی لە شیادەمیزاد و زیندەوەران و ڕوەک پێک دەهێنێت ئایا ئەوانە هەر باوەڕ ناهێنن بەو ڕاستیانە و بەو دەسەڵاتە بێ سنوورەی ئێمە لە زەویشدا کەژ و چێوەکانمان چەسپاندووە تا لاسەنگ نەبێت و لار نەبێتەوە و هەڵیان نەجێڕێتەوە لە لاپاڵی چیاکان و لە دۆڵەکاندا ڕێگاوبانی فراوانمان سازاندووە بۆ ئەوەی خەڵکی ژیان بۆ خۆیان دابین بکەن و هەروەها ڕێیان لە گەنجینە و ناز و نیعممەتە شاراوەکان بکەوێت. ئێمە ئاسمانمان کردووە بە سەقفێکی پارێزراو کەچی ئەوانە ڕوو وەردەگێڕن لە هەموو نیشانە و بەڵگەکانی ئاسمان هەرە و زاتەیە کە شەو و ڕۆژی بەدیهێناوە خۆر و مانجیشی دروست کردووە هەر یەکەیان لە خۆلگەیەکدا دەسوڕێنەوە زەوی بە دەوری خۆردا و مانجیش بە دەوری زەویدا ئێمە پێش تۆ ژیانی هەمیشەی و نەمریمان بە هیچ کەسێک نەبەخشیوە جا ئایا ئەگەر تۆ بمریت دوای مەرجی تۆ ئەوە ئەو خەڵکە ژیانی هەمیشەی دەبەنە سەر و نامرن هەموو کەسێک دەبێت مردن بچێژێت و شەرابی مەرگ بنۆشێت بێگومان ئێمە ئێوە تاقی دەکەینەوە بە شەڕ و ناخۆشی و بەڵاو بە خێر و خۆشی و دارایی و توانایی سەرنجام هەر بۆ لای ئێمە دەهێنرێنەوە تا پاداشتان بدەینەوە ئەی پێغەمبەر کاتێک ئەوانەی بێباوەڕ بوون تۆ دەبینن هیچ کارێکیان لەدەست نایەت لەگەڵ تۆی بکەن جگەل لە گاڵتە و گاڵتەجاڕی جا بە یەکتر دەڵێن ئا ئەمەیە باسی خواکانتان دەکات لە کاتێکدا ئەوان هەمیشە بێباوەڕن بە قورآانی خدای میهرەبان ئەوەندە ئینسان بە پەلە و تاڵوکەیە هەر دەڵێیت لە پەلە و تاڵوکە دروست کراوە لە ئایندەدا من نیشانە و بەڵگەکانی خۆمتان نیشان دەدەم جا پەلەم لێ مەکەن خودانەناسان دەڵێن باشە کەی ئەم بەڵێنە دێتە دی ئەگەر ئێوە ڕاست گۆن ئەگەر بێباوەڕان هەواڵی و ڕۆژیان بزانیایە کە بەڕێوەیە و نزیکە و دەخرێنە ناو ئاگری دۆزەخەوە کاتێک ناتوانن بڵێسەی ئاگر لە دەم و چاو و ڕوخسار و لە پشتیان دوور بخەنەوە بەڕاستیەوە نە سەرکەوتو و ڕزگار نابن ئەوانە نە گاڵتەیان دەکرد و نە بێ باوەڕ دەبوون و نە پەلەیان دەکرد، بەڵکو قیامەت کوتوپڕ یەخەیان دەگرێت و سەرسام و ڕیسوایان دەکات، ئەوسا ناتوانن بەرنگاری بوەستن و بیگێڕنەوە، مۆڵەتیشیان نادرێت. ئەی پێغەمبەر سوێن بە خودا بێگومان پێش تۆ گاڵتە کراوە بە پێغەمبەرانی تریش ئەوسا ئەوەی ئەوان گاڵتەیان پێدەکرد یەخەی پێگرتن و بەهۆی ئەوانەیانەوە گاڵتەیان کرد پێیان بڵێ چێ دەتوانێت ئێوە بپارێزێت لە شەو و لە ڕۆژدا لە سزا و تۆڵەی خدای مهرەبان کەچی لەگەڵەوەشدا ئەوانە هەمیشە ڕووەرجێڕن لە یادی پەروەردگاریان. یانەو بێ باوەڕانە چەند خدایەکیان هەیە کە دەتوانن لە سزامان ڕزگاریان بکات جگەل لە ئێمە ئەو کۆلکە خوایانە نەدەتوانن خۆیان ڕزگار بکەن و خۆیان سەر بخەن نەپەنا دەدرێن لەلایەن ئێمەوە و نەکۆمەچیان دەکرێت ئێمە بەپەلە تۆڵەن ناسێنین بەڵکو ئەوانە خۆیان و باو باپیرانیان لە ناز و نیعممەتی دنیا بەهرەوەر کردووە هەتا تەمەنیان درێژ بۆتەوە جا ئایا ئەوانە نابین و نازانن کە بەڕاستی ئەمە وردە وردە دێین و دەسەڵاتیان لەم لاو لای وڵاتیاندا کەم دەکەینەوە کاتێک ومەتی ئیسلام شایستە دەبێت خدای باڵا دەست دەسەڵاتی ڕۆژهڵات و ڕۆژئاوا کەم دەکاتەوە جا ئایا ئەو بێباوەڕانە هەمیشە سەرکەوتوو زاڵن ئەی پێغەمبەر پێیان بڵێ بەڕاستی من تەنها لە ڕێگەی وەحی و نیگاوە ئێوە بێدار دەکەمەوە کەسانێکیش هەن کەڕن لە ئاستی حەقدا و سەدای پەیامی خوددا نابیستن کاتێک بێدار دەکرێنەوە سوێن بە خوددا ئەگەر کەمێک لە هاڵاوی سزای پەروەردگارت ڕویان تێبکات و لێیان بدات ئەوە خودا نەناسان بە کوڵ دەڵێن بەڕاستی ئێمە کەسانێکی ستەمکار بووین ئێمە پێوەرو و تەرازوەکانی دادپەروەری لە ڕۆژی قیامەتدا دادەنین جا هیچ کەس بە هیچ شێوەیەک ستەمی لێ ناکرێت ئەگەر بەقەدەر تۆوە خەرتەلەیەک کە زۆر بچووک و وردە کارێکی چاک یا خراپی ئەنجامدا بێت دەیهێنینە مەدان جا ئەوەندە بەسە بۆ ئێمە کە ئاوا بە وردی حساب و لێپرسینەوە ئەنجام دەدەین. سوێند بە خودا، بێگومان ئێمە بە موسا و هاڕون کتێبی تەوراتمان بەخشی کە جیاکەرەوەی حەق و بەتاڵە، هەروەها ڕووناکی و یادخەرەوەشە بۆ پارێزکاران. ئەوانەن لە پەروەردگاریان دەترسن لە کاتێکدا کە کەس دیار نییە و پەروەردگاریش لێیان پەنهانە، هەروەها ئەوانە لە قیامەت و لێپرسینەوە بیمیان هەیە، بێگومان ئەوانە لە قیامەتدا دڵنیا و ئاسوودە و دڵخۆشن. جا ئەم قورئانەش یادخەرەوەیەکی موبارەک و بە فەڕ و پیرۆزە دامانبەزاندووە، جا ئایا ئێوە خۆتانی لێ وێڵ دەکەن و نایناسن؟ سوێن بە خودا بەڕاستی ئێمە ژیری و هۆشمەندیمان پێشتر بە ئیبراهیم بەخشی ئێمە چاک ئەومان دەناسی کاتێک بە باوک و قەومەکەی وت ئەم بتانە چییە ئێوە هەمیشە بە دەوریدا دێن و دەیان پەرستن لە وەڵامدا تەنها بەڵگەیان ئەوە بوو کە وتیان ئێمە باوە باپیرانمان بینیوە ئەمەیان پەرستووە ئیبراهیم وتی بەڕاستی ئێوە و باوباپیرانی ئێوە لە گومڕاییەکی ئاشکرادا بوون. خەڵکەکە وتیان، بەڕاست تۆ حەقیقەتت بۆ ئێمە هێناوە یان گاڵتە دەکەی؟ ئیبڕاهیم وتی، من گاڵتە ناکەم، بەڵکو دەمەوێت تێتان بگەیەنم کە پەروەردگارتان پەروەردگاری ئاسمانەکان و زەویە و کە بەدیی هێناون و من لە سەرەو بیروباوەڕە لە شایەت و ئاگاکانم. ئینجا ئیبڕاهیم لەبەر خۆیەوە سوێندی خوارد و وتی، بەخودا نەخشەیەک دەچێشم و داوێک دەنێمەوە بۆ بتەکانتان دوای ئەوەی ئێوە بەجێتان هێشتن و پشتتان هەڵکرد ئینجا هەموو بتەکانی ورد و خاش کرد جگەل لە گەورەکەیان بەڵکو کە گەڕانەوە پرسیار بکەن و ئیبراهیم ڕاستیان بۆ ڕوون بکاتەوە بتپەرستان کە هاتنەوە بینیان بتەکانیان ورد و خاش کراوە وتیان ئەوەی ئەمەی کردووە بە خوداکانمان بەڕاستی ئەوە لە ستەمکارانە هەندێکیان وتیان، بیستومانە لاوێک بە خراپە باسیان دەکات، پێی دەڵێن ئیبڕاهیم. وتیان، کەوابوو بیهێنن بە بەرچاوی خەڵکەوە موحاسەبەی بکەین و لێی بکۆڵینەوە، با ئەوانیش ئاگادار بن و بیبینن. ئیتر چوون ئیبڕاهیمیان هێنا و لێیان پرسی، وتیان، باشە ئەی ئیبڕاهیم، ئایا تۆ ئەمەت کردووە بە خوداکانمان؟ ئیبڕاهیم وتی، بۆچی لە من دەپرسن؟ خۆ بتە گەورەکە ساغ و سەلیمە، نەخێر هەر کاری ئەو بتە زلەیە، دە لێیان بپرسن ئەگەر قسە دەکەن و تێدەگەن؟ کەمێک داچڵەکان و لە دڵی خۆیاندا لێکیان دەدایەوە، سەرەنجام وتیان بە خۆیان، بەڕاستی هەمیشە ئێوە ستەمکارن، ئیبراهیم ڕاست دەکات، ئەمانە ناتوانن بەرگری لە خۆیان بکەن، چۆن دەتوانن بەرگری لە ئێمە بکەن؟ پاشان بە سەرشۆڕی پاشگەز کرانەوە بۆ بیروباوەڕە کۆنەکەیان و وتیان، بێگومان تۆ زانیوتە کە ئەوانە قسە ناکەن و تێناگەن زۆر زان و کاربەدەستانیان چەواشەیان کردنەوە ئیبراهیم وتی باشە ئاخر چۆن شتێک دەپەرستن لە جیاتی خوددا کە ناتوانێت هیچ جۆرە قازان جیا زیانێکتان پێبگەێنێت تەنانەت ئەوەتە نەیانتوانی بەرگری لە خۆشیان بکەن ئۆف لە دەستان و لەو شتانەش کە لە جیاتی خودا دەیپەرستن جا ئایا ئەوە تێناگەن و بیر و هۆشتان ناخەنە کار هەندێکیان وتیان ئیبراهیم بسووتێن و پشتیوانی لە خوداکانتان بکەن ئەگەر ئێوە شتێکتان بۆ دەکرێت خدای گەورەت دەفەرموێت ئێمەش فەرمانمان دەرکرد و وتمان ئەی ئاگر سارد و سەلامەت بە لەسەر ئیبراهیم هەرچەندە ئاگر سوتێنەرە بەڵام بە فەرمانی خدا توانای سووتاندنی نەما و ئەگەر پەروەردگار فەرمانی بە سەلامەتی نەدایە حەزرەتی ئیبراهیم لەناو ئاگرەکەدا سەرمای دەبوو ئەوانە ویستیان پیلان بگێڕن دژی ئیبراهیم ئینجا ئێمەش ئەوانمان بەڕەنجەڕۆترین کەس گێڕا ئێمە ئەویش و لوتی برازایشمان ڕزگار کرد و نردمانن بۆ وڵاتی شام ئەو سەرزەمینەی کە بەرەکەتمان بەسەردا ڕژاندووە بۆ هەموو خەڵکی. هەروەها ئێمە ئیسحاقمان بەخشی بە ئیبڕاهیم و یەعقووبیش بە نەوەی وەک زیادە ڕێزێک بۆ ئیبڕاهیم، هەر یەکێک لەوانمان کردە پیاو چاک و خوداناس. هەموو ئەوانەیشمان کردە پێشەوا و بە فەرمانی ئێمە ڕێنمویی خەڵکیان دەکرد و نیگامان بۆ کردن بە ئەنجامدانی کار و کردەوە چاکەکان و ڕاگرتنی نوێژ و زەکاتدان بەڕاستی ئەوان هەر ئێمەیان دەپەرست و هەر بەندایەتی ئێمەیان دەکرد بە لوط پێغەمبەریش حیکمەت و دانایی و زانیاریمان بەخشی و ڕزگارمان کرد لەو شارەی کردەوە پیسەکانیان تێدا ئەنجام دەدا بێگومان ئەوانە قەومێکی نالەبار و خراپ و بەدخو و تاوانکار بوون ئێمە ئەومان خستە ژێر سایەی ڕەحمەت و مێهرەبانی خۆمانەوە بەڕاستی ئەو لە ڕیزی بەندە چاک و باشەکاندایە یادی نوح پێغەمبەریش بکەرەوە کاتێک هانا و هاواری بۆ هێناین لەمە و پێش جا ئێمەش نزامان گیرا کرد و خۆی و خێزانەکەیمان لە تنگانە گەورەکە ڕزگار کرد سەرکەوتنیشمان پێبەخشی بەسەر ئەو قەوم و هۆزەی بەڵگە و نیشانەکانی ئێمەیان بە درۆ دەزانی و بڕوایان پێی نەبوو چونکە بەڕاستی ئەوانیش قەومێکی نالەبار و خراپ بوون بەگشتی نقمی ئاوی زریانەکەمان کردن یادی داود و سلیمانیش بکەرەوە کاتێک بڕیاریاندا دەربارەی ئەو چێڵگا کشت و کاڵیە کاتێک کە مەڕ و ماڵاتی خەڵکی تایدا بڵاوبوونەوە بە شەو و زیانیان بە چێڵگەکە گەیاند ئێمەیش شایەت بووین لەسەر ئەو داوەری و بڕیارەی ئەوان لە سەردەمی حکومی حەزرەتی داوددا ڕانە مەڕێک زەوی و زاری کابرایەکی کاول کرد کابراش چوو سکاڵای خۆی گەیاندە داود ئەویش بڕیاریدا کە هەموو ڕانە مەڕەکە بدرێت بە خاوەن زەویەکە بەڵام حەزرەتی سولەیمانی کوڕی ڕایەکی پەسنتری هەبوو وتی با بەروبوومی ماڵاتەکە بدرێت بە خاوەن زەویەکە تا زیانەکەی پڕ دەکاتەوە جا ئێمە چارەسەری کێشەکەمان لە سولەیمان گەیاند بەڵام هەریەکە لەم باوک و کوڕە بەهرەوەرمان کردبوو لە حکمت و دانایی و علم و زانستی هەروەها ئێمە باڵندە و چیاکانیشمان لەگەڵ داوددا ملکەچ و فەرمان بەردار کردبوو هەمووان پێکەوە تەسبیحات و ستایشی ئێمەیان دەکرد ئێمەش ئەوەمان کرد هەروەها ئێمە داودمان فێری دروستکردنی زرێ و قەلغان کرد تا لە توندوتیژی کاتی شەڕ بتان پارێزێت ئایا لە بەرامبەر ئەم هەموو ناز و نیعمەتانەوە ئێوە سوپاسگوزار دەبن؟ بۆ سولەیمانیش بایەکی بەهێز و تیژمان ڕەخساند کە بە فەرمانی ئەو جاروبار هاتوچۆی دەکرد بۆ ئەو زەویەی کە بەرەکەتمان بەسەردا ڕژاندبوو ئێمە بە هەموو شتێک زانا و شارەزاین لە پەریەکانیش هەندێکمان بۆ ڕام هێنابوو کە بچنە ناو بنی دەریاوە تا گەوهەر و مرواری و شتی بەنرخی بۆ دەربهێنن و جگە لەوە کاری تریشیان دەکرد وەکو دروستکردنی کۆشک و تەلار و پەیکەر و هەتا دوایی و ئێمەش چاودێریمان دەکردن تا کارەکانیان بە چاچی ئەنجام بدەن و زیان بە خەڵک نەگەێنن یادی ئەیوبیش بکە کاتێک هانا و هاواری بۆ پەروەردگاری برد دوای ئەوەی ماوەیەکی دوور و درێژ نەخۆش کەوتبوو جگەل لەوە پێشتریش ماڵ و سامان و منداڵەکانی تیاچوو بوون وتی پەروەردگارا بەڕاستی من ئازار و ناخۆشیم توش بووە تۆش لە هەموو کەس مێهرەبانتر و لە هەموو کەس دلۆڤانتریت دا ئێمەش نزامان گیرا کرد و بە هاواریەوە چوین و هەموو ناخۆشی و نەخۆشیەکمان لە کۆڵ کردەوە هەموو ماڵ و منداڵیمان پێبەخشیەوە و ئەوەندەی تریش لەگەڵیاندا دەکرێت خدای گەورە هەر هەمان ماڵ و منداڵی پێشووی بۆ زیندوو کردبێتەوە یاخود نەوەی نوێی پێبەخشی بێت ئەوە ڕەحمەتێکی تایبەتی بوو لەلایەن ئێمەوە، یاداوەریشە بۆ بەندە خودا پەرستەکان کە ئەگەر ئەوانیش تووشی بەڵا و ناخۆشی بوون وەک ئەم لەوە دوا نزایان کرد خدای میهرەبان بەهانە و هاواری ئەوانیشەوە دەچێت یادی ئیسماعیل و ئیدریس و ذولکیفلیش بکەرەوە هەریەکە لەوان لە تاقیکردنەوە جۆرا و جۆرەکاندا سەرکەوتوو بوون لە خۆگر و ئارامگران بوون ئێمە هەمویانمان خستە ژێر سایەی ڕەحمەت و میهرەبانی خۆمانەوە چونکە بەڕاستیەوانە لە چاک و پاکانن یادی ذەنونیش بکەرەوە کە یونس پێغەمبەرە کاتێک بە تووڕەیەوە ڕۆیشت گومانی وابوو کە هەرگیز دنیای لێ تەنگ ناکەینەوە بەڵام بە پێچەوانەی گومانەکەیەوە خدا خستە ناوسکی نەهنگەوە جا لە ناو تاریکاییەکاندا تاریکایی شەو و دەریا و ناوسکی نەهەنگەکەدا هاوار و نزای لێ بەرز بۆەوە وتی پەروەردگارە هیچ خدایەک نییە جگەل لە تۆ پاچی و بێگەردی هەر بۆ تۆیە بەڕاستی من لە ستەمکاران بووم کاتێک بە بێ فەرمانی تۆ قەومەکەم بەجێهێشت ئێمەیش بەهانایەوە چوین و ڕزگارمان کرد لەو غەم و پەژارە و تنگانەیەی کە تێی کەوتبوو بەو شێوەیەش ئیمانداران ڕزگار دەکەین کاتێک کە دەکەونە تنگانەوە و هانا و هاوار بۆ ئێمە دەهێنن یادی زەکەریاش بکەرەوە کاتێک هانا و هاواری بۆ پەروەردگاری بردو وتی پەروەردگارە من بەتەنهایی مەهێڵەرەوە نەوەیەکی چاک و پاکم پێ ببەخشە تۆش چاکترین زاتێکی لە پاش من و هەموو مردویەک دەمێنیتەوە. ئینجا ئێمە نزاکەیمان گیرا کرد و یەحیامان پێ بەخشی هاوسەرەکەیشمان بۆ چاک کرد کە منداڵی ببێ چونکە بەڕاستی ئەوانە چاڵاک و گورج و گۆڵ بوون لە ئەنجامدانی هەموو خێر و چاکەیەکدا و نزای بە کوڵیان دەکرد بە ئومێدی ڕەحمەت و بەهشتی ئێمە و لە دۆزەخ و خشمی ئێمە دەترسان و ئەوان هەمیشە گەردن کەچ بوون بۆ ئێمە یادی مەریەمیش بکەرەوە ئەو ئافرەتەی داوێنی خۆی بە خاوێنی ڕاگرت ئێمەش لەو ڕۆحەی خاوەنی بووین پێمان بەخشی و خۆی و کوڕەکەیمان کرد بە مۆجیزە و بەڵگە بۆ هەموو خەڵکی خەڵچینە بەڕاستی ئەم ئاینەی کە ئەم پێغەمبەرانە هێناویانە ئاینەکەی ئێوەیە کە یەک ئاینە و منیش پەروەردگارتانم تەنها من بپەرستن لەگەڵ ئەوەشدا لە ڕێبازی یەکتاناسی و ئاینی ئیسلام لایاندا و بەش بەشیان کرد لە نێوانی خۆیاندا جۆرەها دەستە و گرۆ دروست بوون بە مەرجێک هەر هەمووشیان بۆ لای ئێمە دەگەڕێنەوە لە دەستمان دەرناچن جا ئەوەی کار و کردەوە چاکەکان ئەنجام بدات لە کاتێکدا کە ئەو کەسە باوەڕدارە جا ئەوە هەوڵ و کۆشەکەی پشتگوێن ناخرێت و بەزایەن ناچێت بەڕاستی ئێمە بۆی یاداشت و تۆمار دەکەین جارێکی تر حرامە و ئەستەمە لە دانیشتوانی هەر شار و شارۆچکەیەک کە کاولمان کردووە بێگومان ناگەڕێنەوە هەتا ئەو کاتەی بربەستەکەی ذوالقەرنین لەسەر دوو تیرەی یاجوج و مەجوج دەکرێتەوە کە ئەمەش یەکێکە لە نیشانەکانی نزیک بوونەوەی کۆتایی دنیا و ئەوانە ئەو کاتە لە هەموو کون و کەلێنێکەوە بەلێ شاو پەیدا دەبن و زۆر دەبن ئەوسا ئیتر بەڵێنی ڕاستی نزیک دەبێتەوە و دەست پێ دەکات ئینجا دەبینیت چاوی ئەوانەی بێباوەڕن ئەبڵەق و زەق دەبێت بێپەروا دەڵێن هاوار بۆ ئێمە چاک غافڵ بووین لەم ڕۆژە لەم سەرنجامە نەک هەر ئەوە بەڵکو ئێمە هەرستەم کار بووین پاشان پێیان دەوترێت بێگومان ئێوە و ئەو شتانەی لە جیاتی خوددا دەتان پەرست سوتەمەنی دۆزەخن و سەلکە بزووتی ئاگرن دەبێت هەر بچنە ناوی و هەمیشە تێیدان هەروەها بە هاوڵگەران دەوترێت ئەوانەی ئێوە دەتان پەرست ئەگەر خوددا بوونایە ئاوا نەدەخرانە ناو دۆزەخەوە بێگومان هەر هەمویان هاوڵگەران و پەرستراوەکانیان لە دۆزەخدا بۆ هەمیشە دەمێننەوە ئەوانە بە هەناسەی قورس و لرخە لرخ و ئاه و ناڵەوە ژیانی سەختی تیادا دەبەنە سەر و مژدە و هیوا و قسەیەکی خۆش نابیستن بەڕاستی ئەوانەی کە هەرزوو بڕیارمان داوە چاکە بهێنینە ڕێیان بەهۆی ئیمان و باوەڕ و کردەوەی چاچیانەوە ئەوانە دوورە پەرێز کراون لە دۆزەخەوە قرچە قرچ و ورشە و دەنگی بڵێسەی نابیستن بەڵکو ئەوان لە ناو ناز و نیعممەتدا کە حەزیان لی بوو ئارەزویان دەکرد بۆ هەتا هەتایی دەمێنن ئەو بەختەوەرانە لێ قەمانی گەورە و تنگانەی بێسنووری قیامەت تووشی غەمباری و پەژارەیان ناکات بەڵکو فریشتەکان بەڕووی خۆشەوە پێشوازیان لێ دەکەن و دەڵێن ئەمە ئەو ڕۆژەیە کە کاتی خۆی بەڵێنتان پێدەدرا ئێوە ئیتر ڕزگارتان بوو لە تەنگانە و ناخۆشی دنیا بۆ هەمیشە کەوتنە خۆشیەوە ڕۆژێک دێت ئێمە ئاسمان دەپێچینەوە وەک چۆن کتێبی کراوە دادەخرێت و دەپێچرێتەوە هەروەک چۆن لە سەرتاوە دروستمان کرد وەک ئەو سای خۆی لێ دەکەینەوە بۆ ئەوەی سەر لە نوێ بە شێوەیەکی تر دروستی بکەینەوە جا ئەوە پەیمان و بەڵێنی ئێمەیە بێگومان ئێمە ئەو کارە ئەنجام دەدەین سوێن بە خوددا بڕاستی ئێمە لە کتێبی زەبوردا دوای تەورات بڕیارمان داوە کە بێگومان بەندە شیا و چاکەکانم دەبنا خاوەنی زەوی بەڕاستی ئالم باسەدا مژدە و ڕاگەیاندن بۆ کەسانی خوداپەرست و بەندە ملکەچەکانە ئەی محەممەد ئێمە تۆمان ڕەوانە نەکردووە تەنها بۆ ئەوە نەبێت کە ببیتە ڕەحمەت و بەرەکەت بۆ هەموو جیهانەکان جیهانی ئادەمیزاد و گیاندار و ڕوەک و پەری و هەتا دوایی ئەی پێغەمبەر تۆ بڵێ بەڕاستی من تەنها ئاگادار دەکرێم کە بێگومان خدای ئێوە هەر خدایەکی تاک و تەنهایە ئایا ئێوە تەسلیمی ئەم بڕیارەت دەبن و مسلمان دەبن؟ خۆ ئەگەر پشتیان هەڵکرد و گوێیان نەگرت بۆ گفتار و بەرنامەی ڕوون و ئاشکرای تۆ ئەوە پێیان بڵێ من پەیامی خودام بە یەکسانی بە هەمووتان گەیاندووە هیچ شتێکم لە کەس نەشاردۆتەوە منیتر نازانم ئەو هەڕەشەیەی کە لە ئێوە دەکرێت نزیکە یا دوورە دەربارەی شکستی ئێوە یا بەرپابوونی قیامەت دڵنیابن کە بەڕاستی هەر ئەو زاتە خۆی دەزانێت و ئاگایە بە گفتاری ئاشکرا و هەر ئەویش دەزانێت و ئاگادارە لەوەی کە دەیشارنەوە لە کار و کردەوەتان من نازانم لەوانەیە ئەم دواخستنی تۆڵە و بەڵێنی پەروەردگارە بۆ تاقیکردنەوە و سزاتان بێت و ڕابواردنێکیش بێت تا کاتێکی دیاری کراو لە دنیای کۆتا تەمەندا یاخود بەڵکو بەخۆدا بچنەوە و ڕێبازی دینداری بگرنە بەر دوای گەیاندنی پەیامی خدا و گوێ پێنەدانی خدا نەناسان پێغەمبەر وتی پەروەردگارە دادگەرانە لە نێوان من و ئەمانەدا داوەری بفەرموو لەسەر بنچینەی حەق و ڕاستی پەروەرگارمان بەخشندە و میهرەبانە و داوای یارمەتی لێکراوە بۆ ئەوەی سەرمان بخات بەسەر ئەو پێناسەیەی کە ئێوە دەیکەن دەربارەی خودا و پێغەمبەر و پەیامەکەی